بانگەوازێک بۆ بەهەشت ئایا دەتەوێ پاداشتی شەو نوێژی تەواوت دەستکەوێ پێغەمبەر سەڵات و سەلامی خی لەسەر بێت فەرموویەتی هەر کەسێ نوێژی عیشا بە کۆمەڵ بکات وەک ئەوە وایە کە نیو شەو شەو نوێژی کردبێ هەر کەسێک نوێژی بەیانیان بە کۆمەڵ بکە